و بزانین خوای تەبارەک و تەعالا لەو قورئانە پیرۆزەیە کە باسی یەهود و نەسارامان بۆ ئەکا و پاشان باسی ئەم میلەتە ئیسلامیمان بۆ ئەکا کە پێغەمبەری کرد بە پێغەمبەرەکەی سەل الله عليه وآله وسلم چی لە حەقیانە ئەڵێ کە ئەوانە خاوەنی کتاب بوون خاوەنی پێغەمبەر بوون وخوای تبارک و تعالی کە کۆتا پێغەمبەری نات کە محەممەدە سەل الله عليه وای وسلم ڕازی نەبوو بەوەی کەوا نەک ئەهلی کتاب بەڵکو پێغەمبەرەکەشیان ئەگەر لە ژیانە بێ لە زمانی پێغەمبەرە عليهەی سەڵات وەسەسلام ئەوان شوێن کتێبی خۆیان بکەون بەڵکو ئەبێ هەمویان شوێن کتێبەکەی پێغەمەر کەون عليهەی سەلات وەسەسلام کە قورآانی پیرۆزە جا ئەگەر موسا بە تەوراتەوە عیسا بە ئینجیلەوە کە کەسمان گومانمان نییە ئەوانە پێغەمبەری خوابوون ئەوانش کتێبی خوابوون بۆیان نەبێ بە هیچ شێوازێک ئللا بێ شوێن محەممەد کەون سەل الله عليه وسلم جا بە تێگەیشتنی دڵ جۆبەنە ئەم ئاەتانە کاتێک کە تۆ قورآن ئەخوێنیتەوە بەسەر سوورەتی مائیدەیە تێپەڕی ئاەتەکانی چلوهشت و چلونە و پەنج ڕجام وایە ئەم تەفسیرە هەموو کاتێ بێتەوە یادت لە کاتی خوێندنەوەیە ئێمە ئەی محەممەد ئەم کیتابەمان بۆ تۆ نارد کە قورآانە و ئەم قورآانە بە حەق هەموو واتاکانی هەموو فەرمودەکانی هەموو حکمەکانی هەرچی تێدایە بە حەق و بەڕاستی هاتۆتە خوارەوە هەمووی حەقا ناحەقی تیانە بۆیە پێویستە لەسەر هەموو کەسێ شوێنی بکەی و حکمی پێ بکە مصدقا لما بين يديه من الكتاب تەنانەت کتێبەکانی پێش خۆشی هەمووی بەڕاست دەگێڕێ قورآن نابینی بڵێت تەورات یا ئنجیل یا زەبور یا ئەوانەی پێشوو لە خواوە نەهاتوە هەمووی دەڵێ لە خواوە هاتووە بەس باسی ئەومان بۆکە کە دەستی تێخراوە ئەسلی کتابەکە لە خواوە هاتووە بۆیە فەرمێ وە مهەیمینەن عليهەیهی مهەیمینەن عليهەیهی یعنی چی؟ یعنی خوای تعالا ئەو قورآانی کردو بە چاودێر لەسەر کتێبەکانی پێشوو ئەگەر حەقیان تیابێ خوای تبارک و تعالی لە قورئانەکە ئەڵێ ئەوە حەقە ئەگەر ناحەقیان تیابێ یعنی کە دەستی تێخرابێ چکە لە کتێبی خوایە قەت ناحەقی نییە لە قورآە هاتووە کە ئەو شتەی زیاتان کردووە لە تەورات ئەو شتە زیاتان کردووە لە ئینجیل وێڵێەوە مهمینەن عليهەیهی ئقراری حەقەکانی ئەکا و باڵتیلەکانیشی فڕەیە ئەوەی کەوا ئەوان دەستیان تێخستوتیایە ئەو مهمینەن عليهەیهی واتە چاودێرە بەسەر کتێبەکانی پێشەوە بۆیە خوای تعالی بە پێغەمەری خۆشەویستمان فەرمی علی الصلاة والسلام فحکم بینهم بما انزل الله تۆ حکمڕانی بکە لەسەر ئەو زەویە لە نێوان یەهود و نەسارا و هەموو کەسانی سەر زەویدا ئابۆ قورآانە واتا بێ یەهود و نەسارا هەمویان لە بەردەستی توە بەو قورآانە تۆ حکمیان بکەی و ئەو خەڵکەش هەمووی ئەبێ بەو قورآانە تۆ حکمی بکەیت مەبەست لەوە یەهود شەریعەتی خۆی هەیە نەسڕانی شەریعەتی خۆی هەیە ئومەتانی پێشوو هەروەها ئێمەش شەریعەتی خۆمانمانەوەتە شەریعەتەکەمان جیاوازە شێوازی نوێشکردن و شێوازی ڕۆژووگرتن و شێوازی حەج و عیبادت لە شەریعەتی ئێمە جیاوازە وەک لەوەی لە یەهود و نەسارایە یەهودی کاتێ تەوراتی بۆ هات پێی وترا واز لە تەوراتەکەت بێنە وەرە سەر قورئان بزانێ بە قسەیەکە نەسرانی کە ئینجیلی بۆ هات واز لە ئینجیلەکەت بێنە وەرە سەر قورآن بزانە بە قسەیەکە ئەگەر بە قسەی نەکا خوای تەعالا ڕسوایەکە ڕووڕەشی ئەکا ئەی سووتێنێ بۆیە فەرمی فاستبقوا الخيرات دە ئێوە لە چاکەیە پێشبڕکێ بکەن وەرن بە قسەی قورآانەکە بکەن واز لە هەموو شتەکانی تر بێنن إلى الله مرجعكم جميعا بشزانن ئەگەر وا نەکەن هەمووتان بۆ لای خوا گەڕێن و دوای تۆڵەتان لێسەنێ ئێستا ئێمە لێرە ئەڵین بە جۆرێ وایەتانە ئەی یەهودیەکانی عالم ئەی نەسڵانیەکانی عالم ئەی هەر هەموو ئەو کەسانی کە لە دوای ئەوانیشەوە هاتوون ئێستا بە علمانیەت و بە یاسای بەشەرەکان ئەڕۆن بەڕێ و بە یاسای جاهلیت ئەڕۆن بەڕێوە خوای تەعالا هەڕەشەتان لێکاڵێ بێ بەو قورآانە حکوم بکەن ئەوەی بەو قورآانە حکوم نەکا ڕوڕەشی دنیا و قیامەتیەکە إلى الله مرجعكم جميعا فينبئكم بما كنتم فيه تختلفون هەمووتان ئەگەڕێنەوە بۆ لای خوا جا کێی پیاوە با لەو شوێنەیە ئابا لەو جێگەیە بڵێ من خاوەنی ئەو قسەیەم و ئەبێبی بم بەڕێوە لە بەردەمی خوایەوە بڵێ و کاتە هەمووتان ئەگەڕێنەوە بۆ لای خوا پێشتانەڵێ لە چیا جیاوازیتان هەبوو چێژ لەسەر حەقا ئەو کاتە مسلمانی شوێنکەوتەی قورآن و حەدیسی ڕسول الله صلى الله عليه وآله وسلم بەسەرکردە و بە خەڵکانی بێدەسەڵاتەوە کە ئاها بۆ شێوەی حکومڕانیان کردو بەسەر بەزی ڕاوەستن ئەوانەشی پشتیان لەو قورآانە کردووە بە سەرشۆڕی و بە نەهامەتی و بە بەدبختی و بەچوونە ناو ئاگر ژیانە بە لەسەر و کاتە دنیا هیچی تیا بەسەر نییە سە ساڵ دو ساڵ هزار ساڵ بڕە حکومڕانی بکە بە شریعەتی جاهلیت هیچ استفادەی نییە دوایی لێ دەقومێ دوای چتەوە بەردەمی خوا دوایی نە عسکەرەکەت نە پارەکەت نە سنوورەکەت نە نەوتەکەت نە هیچ شتێکت بە دواتانایە لەبەرەوە ئاگاداری خۆتان بن مەبن بە یاریدەدەری ئەو جۆرە کەسانە ولا تركنوا إلى الذين ظلموا فتمسكم النار مەچنە پاڵ ئەوانی ستەمکارن دوایی ئاگرەکەی ئەوانیش ئێوە ئاگرێتەوە کەس یاریدەدەری زاڵم نەبێ ئەوەی زاڵم بێ تووشی عذابی خوا بێ ئەوەی یاریدەدەری زاڵم بێ هەر تووشی عذابی خوا بێ دوای خوای تعالی فەرمێ و ئەن یحکم بینهم بما انزل الله جاریچکە تکرارێ کاتەوە خوای تعالی بە پێغەمبەر ئەڵێ صلی الله علیه وسلم تۆ حکمڕانی بکە بەوەی کە خوا ناردوێتێ خوارەوە حتا بە هەوا ئارەزوی خۆت نەیکە ی محەممەد صلی الله عليه وسلم هەر کەسێ پشت کاتە پێغەمەری خوا عەلەیهی سەڵات و سەلام دینەکەی قورآانەکەی سنەتەکەی خوا تووشی مصیبەتیەکە با پێتان بڵێن لە هەموو شتێک تا بگەڕێرەوە بەلای پێغەمەر سەل الله عليه وسلم لە عقیدەکەت لە عیباەتەکەت لە ئەخلاقەکەت لە سیاستەکەت باسی سیاست با کرد ئەمڕۆ شتێکە بیستین هەبەر گوێی هەمووشتانەکەوێت ئەوترێت ئیسلامی سیاسی نەمزانی و لە قورآە ئیسلامی سیاسی و ئیسلامی اجتماعی و ئیسلامی ڕاضی و ئیسلامی نازانم سرود و گۆرانی و ئیسلام فرەرمودەی خوایە ئیسلام دینی خوایە تەسلیم بوونە بۆ ئەو خی تعالایە هەموو شتێکی تایە بۆ تۆ هەموو شتێک لەوەی کە پێویستە پێویستیت پێی هەیە لەو ژیانەدا خوای تعالی هەموو شتێکی بۆ تۆ داناوە لەسەر و هەموو شتەکانەوە دوای ئیمان و عقیدە بەخوای تعالی ئەوەیە بێ ئەو قورآانە بگرێتە حەکەم لە نێوان ئەو خەڵکەدا یعنی خوا ئەو خەڵکەی لە بیر کردووە بەچی حکوبڕانیان بکە ئەمڕۆ گاڵتەمان پێەکەن مسلمانان گاڵتە بە جەهنەمەکرێ گاڵتە بە بەهش دەکرێ گاڵتە بە قورآانەکرێ گاڵتە بە دینی خوا ئەکرێ ئەوە ئەوە کۆنە ئەوە ئەوە کۆنە پەرستی ئەوە ڕەجعیەتە ئەوە خۆتانەی بیستن بە گوێی خۆتان یان چیمان بۆ دانێن نەخشەی بەشەرەکان زادەی بیری بەشەرەکان کە بڕوا ناکەم بە حەیاتی هیچ کەسێک لە نێوان دوو کەسا ببینێتەوە ڕێبکەون لەسەر بۆچوونێک ئللا اختلافەیە چونکە خوای تعالا وای فەرمووە ئەگەر لە غەیری خواوە بێ اختلافێکی زۆرە بینی بەس خوای تعالا خەڵکەکە هی خۆیەتی دروستی کردووەڵە من ئەم بەرنمەیەتان بۆ نێرم ئەبێ هەمووتان بەو بەرنمەیە بڕۆن برا بەڕێزەکانم ئەگەر لە ناو ئەم خەڵکەی کە خوا دروستی کردو یەک بەرنامە نەبێت دوان هەبێت تێگەچەیە ئەگەر سیان و چوار و پێنج و شش ئەوە تا بزانم وەزعی دنیا بینن بە مستەقڕی بە جێگیری بەس ئەگەر بێت و بە قورآن ئیشەکە بکرێ کێ بە قسەی کرد لەسەر چاو لەسەر سەر کێ بە قسەی نەکرد لێی ئەدرێ و تەواو کۆتایی پێهات بەوە نەبێ چارەسەر ناکرێ ناکرێ هەر کەس ئارەزوی خۆی بەرێ بەڕێوە من وامەوێ من وامەوێ من وامەوێ من وامەوێ کاکە ناکرێ نا خی تەعالاڵێ ئەوە ناکرێ ئەبێ هەموو دامە قسەی من بکەن بۆیە بە پێغەمەرانی وتو عليه مسلڵ سەر هەمویان و پێغەمەر عليه سڵ سلام فەرمیەتی نەکەی بە قسەیان بکەی هەوا ئارەزوو نییە شوێنکەوتەی دینی خوا بن اینجا لێرە ئەم کەلیماتانی کە شیرک و کە کوفر و کە ضەلالەتە ئێستا بۆتان بازەکەین حڕیەت الئەدیان حڕیە وڵا ئازادی تۆ چ دینێک هەڵە بژێری وڵا لای خۆ ئازاد نیت یەکێک لەو خاڵانەی کە علەما لەسەری ڕێکەوتون ئەوەیە ئەگەر تۆ بڵێ هەر کەس بۆ خۆی ئازادە چی هەڵببژێرەڵە کافرە بی ئەگەر هزار نوێژ و ڕۆژوش بکەین چکە خوا فەرمێ بۆت نییە ئەو تا بە پێغەمەرە لەسە لاسم بۆت نییە شوێن ئەوای خەڵکی بکەین دەبێ حکمڕانی ئەوانیش بکە یەها لە بدایەتەوە فەرمی وانزلنا إليك الكتاب بالحق تا وتعالى فەرمی فحكم بينهم بما أنزل الله تۆ بێ بەو قورآانە یهودی و نەسرانی و حەچی عالم هەیە تۆ بێ بۆ حکمڕانیان بکەین وەڵاوە پێغەمەر موسا پێغەمەریانە تەورات کتێبیان ئەو پێغەمەر عیسا پێغەمەریانە ئینجی ئەوە ڕۆی ئەوە بەسەر چوو خوا قوبوڵی نییە ئێخۆ پێغەمەرەکە هی خوای و کتێبەکە هی خۆیەتی ئەڵێ من قوبوڵم نییە ئەوم قوبڵ نییە تەواو من محەممەد و قورانەکەم قوبوڵە هیچی ترم قبول نییە کەچی فەیلەسوفەکان دێن بۆمان بەڵام هەر یەک خواپەرستی خۆیودی ژەر خواپەرستی و دەسرانی ژەر خواپەرستی گاور جوگە هەمووان یەک خواپەرستی براین هەمووان براین هەمووان براین نەوەڵا برانی نێمە چۆن برام لەگەڵ کەسێکا بە محەممەد بڵێ درۆزن چۆن برام لەگەڵ کەسێکە بە قورآانەکەم بڵێ سیحر و بە قورآانەکەم بڵێ ئەو قورآانە کەلامی خوانیە ئەخر من چۆن چۆن بۆ بڵێم برا ئەو کەسەی بەوە بڵێ برا کافرە بێ برای بەڕێزم ئەمڕۆ ئەوەیان داناوە حڕیەت ئەدیان بۆ خۆ چیەکەی هەر کەسێ بە کەیفی خۆی چیەکە بابیکە دین بۆ قوژبنەکان دین بۆ مزگەوتەکان دین بۆ ناو کڵێسە و بۆ ناو مزگەوت و بۆ ئەشکەوتەکان نابێ لەسەر شاری عدینی تیاابێ فإن تولوا فاعلم أن ما يريد أن يصيبهم ببعض ذنوبهم وإن كثيرا من الناس لفاسقون إن جاء آياتك إخوة بقرة بلا برزكم تماشى أم آياتك زور مهمة وإن كثيرا من الناس يعني شبيك بكردي وإن حرف تأكيد أخوة فرنا بالتأكيد زور بي زوري خلق كافرة با نوێژیش کا با ڕۆژوو بگرێ با حەج بکە با هەرچی شتێ بکە خوایە کرد ئەعبد ناز ئەبووی لە هەموو کەسە زیاتر عیبادەتی خوا دەکرد هەر ئەوەندە بڵێ ئەوە لە ئیسلام بە کەڵک نایە کافرەبی با پێت بڵێم ئەو حرفە لە ئیسلام بە کەڵک نایە کافرەبی یا بەو حکومە ئیش ناکەین کە خوا نردێتی کافرەبی تۆ چی لە بەرامبەر خوا ڕابوەستی خوا حکومت بۆ بنێرە وڵا بڵێ من بە حکمی خوا ڕازی نابم پیاوێکی ئەوەنە گەورەی لە بەردەمی خوایە ئەوەنە بەدەسەڵاتی عەزەمەتی خوات لەبیر چۆوە نازانی خوا پارچە پارچە دەکا جەهەنەمی خوات لەبەر چاو نییە ڕۆژی قیامەتت لەبەر چاو نییە بە تاقیتە ناوەستی بە ڕوت و قوتی جلە جوانەکانیشت نایە لەگەڵت ئەو ڕۆژەتان بیرکەوێتەوە ئەو ڕۆژە مەبنە یاریدە دەری ئەو جۆرە کەسانە لە دڵتانە هەموو شتێ فڕێن تەنها خوانە بێ هەمووی بەتاڵە لە خوا زیاتر ئەمڕۆ ئامادەیە لەسەر هەموو شتێک خۆی با بەکوشت ئللا لەسەر خوا خۆی نایە بەکوشت لەسەر هەموو شتێک بەو پەڕی پاڵەوانێت تێچێتە پێشەوە خۆی با بەکوشت بەس پێ بڵێ لەسەر خواڵێن ناک کاکە کەیفی خۆی دەر کەسێک چ لە ڕوانگەی عیبادەتەوە چ لە ڕوانگەی یاسادانانەوە بۆ حکومکردن لە بینی خەڵکەکە بە کەیفی خۆی دایەنا ئەمە خوا ناوی ناجاهیلە ئەمڕۆ ژوانە بە کەیفی خۆی ئەپەرستێ ئەڵی وەرە ئەو قورآانەوە حەدیسەوە بدعەیەکەکەەوە مەکەەوە ڵالەتەوەشی ئەڵێ بابە باو باپیران وا هاتووە ئەڵێ ئەو حکومڕانیە غەڵەتە ئەمە ئەمە شریعەتی خوانی ئەمە دژی شریعەتی خوایە من تەحەداکەم یەک بەشەر بێتە پێشەوە هەرچی ئەحزابی عەلمانیە لەسەر ئەم زەمینە بێتە پێشەوە بڵێ چی بڵێ حکومەکەی خوا ڕاستە حکومەکەی خوا تەواوە من ئیمانم پێی هەیە بەس من گوناحبارم کە تەنفیزی ناکەم یانەڵێن چی کورەبا بۆ وحشی گەرێتیە دەست چۆنە بڕێ کابرا کە دزی کرد ئەبێ سجن بکرێ چۆنە بێ دەست ببڕێ خوا نەیزانیوە خوا زوڵمی داناوە لەسەر عەرزە ئەو دەستە چۆنە ئەم ئینسانە جوانە چۆنە بێ و دەسەی ببڕێ وا ناڵێ بەردەبارانکردنی زانی محسن چۆنە بێ ئەبێ خەڵک بەردەباران بکرێ یەک پیشانت دیا لەسەر تەلەفیزۆن و لەسەر سایتەکان و لەسەر کەناڵەکان و لەسەر نازانم چیەکان بە شێوەیەکی ناشرین ئەو تۆقێنێ لە ها هە لە فلان جێگە فلان ئافرەتیان بەردەباران کرد توخواوە چی ئەو گەمژەیەتێت توخوا چی ئەو ئەو ئەو جاهیلێتە توخواوە چییە حیاتی مەدەنیمانەوێ خوا نەیزانیوە ئەو کافر نابێ باشەوە کافر نەبێ کێ کافرە سەد هزار نوێژ و ڕۆژ و کا کافرە حەبد چیە بەرامەر بەخواڵی ئەو دینەی غەڵەتی تایە دەوەرە ئیعلانی کە بڵێ خوامان ناوێ هەر بە ئیعلان بڵێ بڵێ ئێمە خوامان ناوێ پێغەمەرمان نایە قورآنمان ناوێ تەواو خۆتویانە بە حاڵ وتویان ئەگەر بە مەقالیش نەوترێ بە حاڵ وتراوە بەس بەداخەوە کەسانێکی زۆر بێ ئاگای و تێناگا نەزانم تێناگەین یاخود خۆمان لە جێلیە دەین ومن أحسن من الله حكما لقوم يوقنون تخوا حكم هەیە لە حکمی خوا باشتر برایان مسلمانان تخوا لە حکمی خوا باشتر هەیە بۆ سەرم زەمینە چ حکمێک باشتر بەس پێم خۆی فەرمی ڕب العالمین لە ئاسمانە خۆخوا پێویستی بە ئێمە نییە کاکە ئێمە پێویستیمان بەخواە تۆ پێویستیت بەخوا هەیە هەوات لێ ببڕێ یەک دقیقەت چیت لێ بەسەریە کاکە بە عرەقی ناوچوان پەیام کرد ناڵێ بەخوا کاکەوا کاکەوا کاکە بەخوا ئەمریکا و ئەوروپا کورە کورە واز بێنن بەخوا پارچە پارچەمانەکەن لە عذابی ئەمریکا ئەوروپا ترسێ بەس لە عذابی خوا ناترسێ کاکە واز بێنن ئەم ئەم قسانە مەکەن ئێستا کاتیەوە نەماوە باسی دین و ئیمانکەن ئێمە هاتوینە تەعاالمی عولەما جیهانگیری ئێستا سەیدی عالم ئەمریکا سڵاوات ئەهاڵێن ئێستا والعیاذ بالله والعیاذ بالله گەورەمان سیدمان ئەوانە تەواو کورە قسە بکەی پارچە پارچە دەکات ئێجا با پارچە پارچە کری کاکە یعنی تۆ لە حەمزە زیاتری ها تۆ لە عمەری کوڕی خەتاب زیاتری چەقۆکەیان کرد بە پشتیا تۆ لە علی کوڕەبی تاالب زیاتری لە ڕێگەی مزگەوت لە ناو کوشتیان تۆ لە عوسمان زیاتری لە ماڵەکەی خوان لە ماڵەکەی خۆیان کوشتیان خوێنی ئێمە لەوان زیاترە ها خوێنی ئێمە لەو هەموو سەحابەیە زیاترە کە لە ئوحدا حەفتا شەهید کەوتەوە ڕۆحی ئێمە لە ڕۆحی پێغەمەر خۆشەویسترە سەل الله عليه وسلم کە ژیانێکی خۆشی نەبردە سەر لەم دنیاە ئەفەرمێ وەڵی کەس وەکو من لەسەر خوا نەترسێنراوە خۆت لەو بە خۆشەویسترە زانی سێ ساڵ لە شعبی ئەبی تاالب فڕانە حیساریان خستە سەر واللە سەحابەیەک ئەڵێ ڕۆیشتم شەوێکیان حاشا لە ڕێڵە بۆ میزکردن ڕۆیشتم کە کاتێک میزم کرد خڕەخڕی شتێکە هات میزەکەی بەرەکە و تەماشام کرد هەڵم گرتەوە پێستە حشتێکی وشک بۆ بوو بچوم ئاوم پیا کرد بەبەر کوتام کردم بە ئارد خواردم ئاوم کرد بە سەریا لە برسێتە چێتان واتان لێ هاتووە تۆ لەو سەحابە بەڕێزتری برا بەڕێزەکان دینی خوا بێ خەمی بۆ هەڵگری دینی خواوە تا فەرمێ بێ لە پێناوێت تێبکۆشی بە ماڵ بە خوێن بە هەموو شتێک باشە تۆڵی بە قوربانە بم خوایە دەوەرە بیکە بە عملەوە بە قوربانە بم خوایە ئەدی بە قوربانی کوێ بزانام بە قوربانی دینەکە هەبێ بە قوربانی دینەکەی بی دەوەرە بە قوربانی بە مستعید نین بە قوربانی بین نه ئاگرە سوورە لە خۆم دوورە خی تەعالا فەرمێ لە حکومەکەی من کێ لە حکومەکەی من حکمی باشتریە بەس پێم بڵێ پڕە لە عدالت پڕە لە ڕاستڕەوی پڕە لە هەموو بەخشندەیەک پڕە لە هەموو ڕێک و پێکیەک خوارو خێچی ئەبەتیان نابینیتەوە ئیمام ابن کەثیر ئەم قسێتان بۆ نەقلەکەم لە تەفسیرەکەی سەبارەت بەم چەند ئاەتە بە ئاەت بە بەشەکەی ئەخیری کە ئەو حکمی خوایە پێک هاتووە لەسەر هەموو خێرێک هەموو خێرێکی تایە نەهی کردووە لە هەموو شەڕێک و ئەو کەسەی کە پشت کاتە ئەو دینە و بڕوا بۆ لای ئەو شتانی کە خەڵک دایان ناوە کە پێوترە قوانینی وەضعی کە پێوترە یاسای نێو خەڵکەکان کە خەڵکی بەبێ هیچ پاڵپشتێک لە شریعەتی خوا دایناوە کەوا چۆن هات دەوڵەتی ئیسلامیان ڕوخان و حکمڕانیان کرد بە شەریعەتێک کە ئەڵێ ئەو شەریعەتیان لە کۆ دانا ئەڵێ ناویان ناو یەساق الذي وضع لهم اليساق يساقان بۆ دانابوون کەلیمەکە ئەگەر هەندێک ئەگەر تەماشای بکەن کەلیمەی یاسایە یاسا یعنی شریعەت یاسا ئەو کەلیمەی کە ئەم ڕوترە یاسا ئەگەر مامۆستایانی ئاینی ڕاستیان بکردایە شریعەتی خۆیان بپاراستایە هەمویان کۆبوونەوە لە هەر شوێنێک لە شوێنی ئەم سەر عەرزا مادام ئەڵێن ئێمە مسلمانین و شعبەکەمان مسلمانە وەرن سەرکردەکان بۆ قورآانە حکم بکەن ئەگەر نا ئێمە ڕازی نابین لە ئێوە بەس نا بڕۆرە پێشەوە دەستی ماچکە بڕۆ پێشەوە بە قوربانی بە بڕۆ پێشەوە نا جگەرەی بۆ داگی سێنە عرەقەکەی بۆ دابنێ پیرۆزبایی لێ بکە لە هەموو ضەلالاتی سوێن بخۆ لەسەرەوەی کە محافظە لەسەر یاساکەی بکەی ئەوها ئەمڕۆ ئەو خیانەتە بۆ دیناکرێ بۆیە لە دەستی ڕابردووترا باسمان کردوتمان لە ڕۆژی قیامەتە ئاڵێ خوایە سەرکردەکانمان و مامۆستا ئاینەکانمان چەند قات لەعنەت لێ بکەیت چونکە ئەوان ئێمەیان وا لێ کرد ئەوە نەستی سوورەت یحزابە بۆمان باس کرد فلا يحكم سواه في قليل ئەڵێ ابن ابی حاتم لێرە ابن کثیر روایەتێکمان بۆ هێنێ لە حەسەنی بەصریەوە کە تابعی بووە ڕەحمەتی خوای لێبێ فەرموویەتی من حکم بغیر حکم الله هەر کەسێ بە غیری حکمی خوا حکم کە فحکم الجاهلیە ئەوە حکمەکەی جاهلیێتە کەواتە ئێستا حکمی جاهلیێتە کاکە هەیە ئەو بەریەکە لە تۆ بڕۆ بەریت لە مڵکەکەم یەکسەر پێ دۆ حکمی جاهلیەتە جا لێەوە بڕۆ هەتا چێتە سەرەوە لە ماڵەکە تا حکمی جاهلیت منوێنە ڕاستە تۆ ئەوت خۆشتر ئەوێ لەو خۆشەویستی هی دڵە تۆ ناتوانانی ڕێگەی لێ بگری بەڵام مەڕۆ دینارێک بە و دوو دینار بە بۆ هزار بە بە و دوو هزار بە بە و نا وەکو یەک بیان نەرێ زڵمیان لێ مەکە عدالت بنوێنە لە نێوانیانە کێ لە بەردەمی خوایە خوا زیاتر ڕقی لەو کەسەیە ئەبغەض الناس خوا لە هەموو کەسێ زیاتر ڕقی لێتی کێ وریا بە لەو کەسە مەبە أبغض الناس إلى الله عز وجل من يبتغي في الإسلام سنة الجاهلية هەر کەسێ لە دوای ئیسلام بێت حکمی جاهلیت بێنێتەوە ئیسلام فڕێبا ڕێبازی جاهلیت بێنێتەوە ناو کۆمەڵگاکەمان خوا لە هەموو کەسێ زیاتر ڕقی لێتی پاشان کێی تر وطالب دم امرئ بغير حق ليريق دمه کەسێک بڕوا خوێنی کەسێک بە ناحەق بڕێژێ بە ناحەق خوێنی کەسێک بە ناحەق بڕێژی ئەمڕۆ خوێن زۆرە ڕژێ خوێن ڕشتن لەسەر دوو بەشە خوێنی حەق خوێنی ناحەق خی تەعالا لەگەڵ خوێنی حەقایە بڕێژرێ بەس لەگەڵ خوێنی ناحەقا نییە بڕێژرێ ئێمە جۆمان لە شتێکە بێڵێ نابێ خوێن بڕێژێ چۆن نابێ کاکە خوێن ئەبێ بڕێژێ خوا فەرموویەتی لیوت خینە فی الارض دەبێت تۆ خوێن بڕێژی لەسەر زەویە بەس هی کێ بە حەق هی کافرەکان هی مشریکەکان هی ئەوانەی بەرەنگاری ئەەکەن لە دینی خۆی تعالا ڕێگە لە ڕێگەی خواگرن ئەبێ ئەوانە ملیان لێ بکرێتەوە خوا فەرمێ حتا لە قورآە فەرمێ إن الله يحب نابێت تۆ بڵێ وڵا خوێن ڕشتن هەر نابێ بمێنێ خوێن چۆن نابێ بمێنێ خوێنە بێ بڕێژێ بە حەق بۆیە خی تعالەکە باسی خوێن ڕشتنەکەڵێ بەبێ حەق ولا يقتلون النفس التي حرم الله إلا بالحق واتە کەسانێک ناکوژن مەگەر بە حەق نەبێ کاتە بە حەق دروستە بەڵکو خوا پێشی خۆشە بەڵکو گەر نەیکەیت یەعنی عەزابت دەیا لە چەنەها ئاەتی ترە توانین لە داهاتوە باسی بکەین ئەڵێ گەر بێت و خوێنی بە حەق نەڕێژی من عەزابت دەیەم بەس خوێنی ناحەق مەڕێژە بۆیە لێرە ئەڵێ کەسێک کە خوێنی کەسێک بڕێژێ بە ناحەق داواکەم لە خۆی تعاالە بماگەڕێنێتەوە بۆ سەر دینەکەی هەوڵ بین هەر یەک لە ئێمە ئەگەر چی ئێستش پێمان ناکرێ و دەسەڵاتمان نییە بەڵام لە لای خوا خۆمان یەکلاکەین و بڵێن خوایمە بەرین لە هەموو کەسێک کە بە دینی تۆ حکوم ناکەن